ئاخری نواری چوارەوە بەیانی ئەو دەستورانەمان کرد تەفسیری ئەو دەستورانەمان کردەوە کە خوا جل جلاله بە ئیبراهیم علیه الصلاة والسلام دا لە ارتباط لەگەڵ ماڵێکا کە ئەو بانی بوو بۆ مردم بۆ ئەوەی کە مەردم بە عونوانی مەرکەزی فەرمانڕەوایی خالقی ئامر ڕووی لێ بکەن و دیدەنی لێ بکەن گەیشتینە ئەوەی کە ئەو کەسەی وا لە هەموو مەرکزێکی تر لە هەر پایتەختێکی تر لە مەراکز و پایتەختانی فەریاد ڕەسان و فەرمانڕەوایانی پوچ و باتڵ ڕووگەردانە بێ وا ڕوو ئەکاتە ئەو ماڵە و دیمەنی لێ ئەکا و لە ئەسنای ئیشتیاقی شەدید لە زەمینەی عوبودییەتی خالقی ئامرا لاشەکەی بە دەور ئەو ماڵە خولە خواو ئەگەڕێ ئەو کەسە ئەئا لەم وەزعیەتا و لە لای ئەم ماڵە مەنفەعەت گەلێکی دەست ئەکەوێت کە دوای ئەوەی کە بە حەقیقەت منصرف بێت لە هەر مەرکزێکی تر بە حەقیقەت ارتباطی دڵی لەگەڵ هەر مەرکز و پایتەختێکی ترا منقطع بکات و مخلصانە و موحدانە بڕوات و دێن لەو ماڵە بکات مەگەر کە گەورەترینیان ئەوەیەوە ئەم ئینسانە هەروا کەوتمان وەختێک کە شتێکی لێ ئەسنرێتەوە ئەوێ شتێک لە جێیان بدرێ دەی ئینسانێک وا زەبەی جاهلیت بووە دەورانێک لە ژیانی دڵی بە مەرکەزی تر و پایتەختی ترەوە بەسراوە ئەمریکانەی وا دەورانێک جێیەکی تر بووە کە دڵی لای ئەو بووە و مەرجعی بووە لە دوای ئەمە کە دەستی لەوە کێشاوە ئەمما تا ئێستا نەگەیوەتە لای ئەم ماوە هێشتا ئەو عیوەزە ئەو بەدیلە بە سوورەتی مەحسوس لە ژیانیان جێگیر نەبووە ئەکات کە لەوەو پێش ڕەنگە تەسەوریشی بە سورەتی ڕۆشن و مشەخەس نەکردبێ خوا بیکا بە نسیبمان و دوای ئەوە فەرمێ هەم بۆ ئەوەی کە لە چەند ڕۆژێک زانرا و دیارە لە وشتر و گا و مەڕ و بزن یانێ بچن لەوێ بەعنوانی سەوقاتکردن بۆ ماڵی خاوەنەکەیان هەرواکە لەو پێش وەختێک کە چون دیوەنیان لە ماڵی خاوەنانی پاک باسڵ و پوچیانە کرد سەوقاتیان بۆ ئەبردن بەرخورداری ئینسان لە نامەتەکانی خوا ئەدا ئەکەن لە ناو سایری حیواناتە دامەکان ئەو چوارە لەوانە سەر ببڕن بە شەرتێک کە با تەوەجه بەمەی کە ئەوانە ڕزق و ڕۆزی خوان و فقط لەبەر خاتری ئەو سەر بڕێن لە وەختی سەربڕینەکەیانە ناوی خوایان لەسەر بدرێت وەی ناوی ئەویان بەسەرەوە بکرێت لە زانای ناوی ئەو بێ بەسەریانەوە و لە دڵا یاغی ئەو بکرێ بەسەریانەوە و هیچ جۆرە یاغەیەکی تر و هیچ جۆرە ناوێکی تر نەبێت کە ئەو ڕزقەی واخوا داویەتی ڕەتی بە کەسی ترەوە نەدرێت و ئەو سەوقاتەی وا بۆ خوابراوە کەمترین ملاحەزەی غەیری تیا نەبێت تەوحید بێ لەوێ و بەس شرک لە هیچ جۆرە سوورەتێکیان نەبێت ئاخر ڕزق و ڕۆزیە کە خوایدا زۆر ستەمکاریە وەختێک ئینسان ئیسرائیل لێ تا غەیری ئەوی لە بیراوێت بەسی غەیری ئەوی بزانێت وەلا ئەوقاتێک کە بەناوی ماڵی خواوە بێت زۆر ستەمکاریەکە لە سەر بڕینە غەیری ئەو ملاحظە بکرێت و ناوی ئەو بگرێت هەروە کە لە غەیری ئەم دەمینێشە لە هەر وەختێکی ترا ئیسفادەکردن لەم نعمەتانە لە هەر وەختێکی ترا سەر بڕینی ئەم حەوانانە و هەر حیوانێکی تر ئەگەر بێت و لە غەیری خوای بەسەرۆ بکرێت ناوی غەیری خوای بەسەرۆ بگرێت خوا ئەوەنە پێی ناخۆشە ئەو کارە تەحریمی ئەو حەیوانە ئەکات و لەگەڵ مردار و گۆشتی خوب و خوێنا کە خواردنیان حەرامە ئەیکا بە فیسق و ناوی ئەنێ فیسق ارتکابی ئەو کارە بە دەرچوون لە دین ئەژمێرێت ئەوەی کە لە وەختی سەربڕینی یەکێک لەو حیوانانە ئینسان غەیری خوای لەبیرا بێت و ناوی غەیری خواستا بۆ غەیری خواسەری بکرێت یا دوای ئەوە فەرمێ دەیکە ئاب و تەرتیبە هەتان بڕین خۆتان لێیان بخۆن و لێیشیان بەشی ئەو کەسەی وا تووشی سەختی و ناخۆشیە لە ژیانە ئەوەی وا فەقەراتی پشتی لە نەداریا شکاوە بەشی ئەوەی خوراک بن بەویش با ئەویش لێ بخۆن هەم خۆتان لێیان بخۆن و هەم کەسانێکیش کە ئاوە حاڵەتان کەسێک کە توانایی کارکردنی هەیە ئەمما لەبەر ئەوەی کە ئیمکانات لە اختیاریانە ئێستا وا لە ئاوەها لەداریەکە چ ئەوەی وا توانایی کارکردنی هەیە ئەمما وەختی نیە چون خەریکی ئەدای وەزیفەیەکی دوو نیوەهایە کە هەموو وەختی پڕ کردوەتەوە وە چ ئەوەی وا هەر توانایی تحرکی نیە و توانایی هەر ژوڵانی لە زەمینەی کەسب و کارانە کە ئەمە لە جێگانی تا مسکینی تێبێژرێت ئەمما لێرەوە کەلیمەی فەقیریش ئەبێ بگرێتەوە ئەوە ئیعلام کرا بەناو مردما بۆ حەج ئەوە موحدین مخلصین بە پیادە و بە سواری کەوتنەڕێ لە نزیک و دوورەوە لەم لاو لەو لاوە کەوتنە ڕێ بەرەو دوێن ئەو ماڵە ئەوە گەیشتن ئەوێ و هەر بەر لەوەی کە بگەیەنە ماڵەکە حازر بوون لە لای مەنافع و سوودگەلێکە تەحەققی پەیا کرد کە وتمان مەنافع زۆرە قەویترینیان ئەوەیە کە لە وەختی زیارەتی ماڵەکە و گەڕان بە دەوری ماڵەکە دەسەکەوێت بەڵام بەر لەوەش کە بگەنە ئەوێ هەرکەس گەیشتنە ئەو وڵاتە ئیتر دەستکەوتنی مەنافع دەستیان کات ئەوا لە مەنافع دەستیان کەوت و ئەوا لەو مەڕ و ماڵاتە سەریان بڕی بە یاوی خواوە و یاوی خوا و ناوی خوایان بەسەریەوە درد و ئەوە خۆیان لێیان خوارد و بەچی ئەو کەسانەیش کە دارای ئەو حاڵەتانن لێیاندا و خۆراکیان پێدان دوای ئەمە لە حاڵێکا کە هێشتا نەگەیشتوونەتە لای ماڵەکە کە گەڕن لە دەوریا لە حاڵێکا کەوان لە مناوە کە جێگەی ئەنجامی ئا ئەو تەکالیفەیە لە زەمینەی یاری خواکردن و ناوی خوا بردن لەسەر ئەڵمەڕ و ماڵاتەوە کە سەریەڕن و خۆیان لێ ئەخۆن و دەشی ئەو کەسانەشی لێدەن لە حاڵێکا کە هێشتا دەبێت و دوای ئەوەیە کە ئەبێ بڕۆن بۆ دوێندە و ماڵە با تۆز و چڵک و ناتەنیسیەک و نیشتووە بە قەڵیانەوە لە ئەسەری سەفەر و ئەنجامدانی وەزیفەی سەربڕینی حەیوانات و غەیری ئەوانە با ئەو چڵکە کە خۆیان جیاکەنەوە و خۆیان تەمیز بکەن و نەزافەتێ باش بگرنە خۆیان چونکە هەروا بەو چڵک و بێنەزافەتەوە دیوانکردن لە پایتەختی فەرمانڕەوایی ساڵەکەی ئامر کاری دروست نییە ئاخر ئینسان هەروا کەوتمان بۆ ئەوەی کە تەسیرێک لە ڕوحیا بکرێت نیاز هەیە بە و وەفا بکەن بە نەزرەکانیان یانێ ئەگەر تاهداتێکیان هەیان لە هەر زەمینەیەک لە زەمینەکانە خۆیان بڕیارێکیان داوە لە زەمینەیەک لە زەمینەکانە شتێک ئەنجام دەن بێ ئەوەی کە خوا فەرزی کردێ لە سەریان لەبەر ئەوەی کە زۆر جدین لە ئەنجامی وەزیفی عبودیەتە هەتا بێ ئەوەی کە خوا شتیان لەسەر فەرز بکات خۆیان تەعەهود ئەکەن و بەعضێک لە سوورەتەکانی ئەنجامی وەزیفەی بەندگی هەر دەکەن لەسەر خۆیان ئەگەر تەعەهوداتێکیان هەیە بە بە سوورەتی کامڵ لاڵکەی دەربێن ئەدای تەکالیفیان بکەن و با خۆیان خەنە زەحمەت و گەڕێن بە دەور ماڵە ئەوەڵینەکە تەکلیف بکرێ لە خۆ بۆ گەڕان بەرەور ئەو ماڵە دوای ئەمە کە ئەو شتانەی کە لە پێشا بکردران ئەنجام دران و حرەکەت کرا بەرەو ئەو ماڵە و قاسدین و زائرین گەنە بەر ماڵەکە با خۆیان خەنە زەحمەت بۆ گەڕان بەدەور ئەو ماڵە و بگەڕن بەدەور لە ئەو ماڵەی وا بەر لە هەموو ماڵێک بۆ مردم لەسەر دەریا بناسرا بۆ ئەوەی کە بێن بە عەنوانی مەرکەزی فەرمانرەوایی خالقی ئامریان لەسەر دەریا بە دەوریا بگەڕێن و بەو جۆرە تەعبیر لە ئیخلاص لە بەندەگی خۆیان بۆ خالقی ئامریان بدەن ئەوانەی وا زمانێک ڕوویان لە مراکز و پایتەختەکانی فەریادڕەسان و فەرمانڕەوایانی باتڵ بوو دادێن لە ئەسنای ئەنجامی مەراسمێک مەخصوص و مادیە لە ئەسنای گەڕان بە دەوری ماڵێکا کە مەرکەزی سەرمان ڕەوای خالقی ئامر لە سەرزەویایە لەو ئەسنا لە وەختی ئەنجامدانی ئەو کارە مادیە مەخصوصە با ئەو دەروونە لە ئەستای ئەنجامی ئا ئەم مەراسمە مەخصووسە مادیە پڕ ببێت لە یای خالقی ئامری بۆ هەمیشە و وای لێ بێت کە ئیتر جێی ئەوەی کە جارێکی تر ڕوو لە مرکزێکی تر بکرێت و تەوەجه بە پای تەختێکی تر بکرێت جێی ئەوەی تر نەبێت ئاخر زۆر مؤثرە لە ڕەوانی ئینسانە ئەوەی کە لە دوای تەیکردنی مەسافەتێک گەیشتوەتە لای ماڵێک و بەر لە هەموو ماڵێکی ترجا ئەو مەرکزانەی کە بۆ مردم دروستکراوە لەسەر زەویا دروستکرا بۆ ئەوەی کە بەندەگانی وحدی مخسی خواڕووی تێبکەن و ئەنجامی مەراسمی بەندگی لە بارستین مەتەپانیا بکەن دوای دەورانێک سەرگەردانی و گێڵی ئێستا هاتووەتە ئێرە لای ئەم ماڵە و خەریکە بە دەوریا ئەگەڕێت لە حاڵێکا کە ئەوەی وا لە بیرا ئەمە ماڵی خوایە و پاڵتەختی فەرمان ڕەواز پارتی ئامریەتی زۆر موئەسر ئەبێ ئائەم ئەمەڵە مسوسە مادیە لە دەرونی ئەو ئینسانە وای بۆ ئەکات کە روح و قەلبی بە بەندێک محکەمتر و محکەمتر لە ئەوەی وا دوای گەڕانەوەی لە ڕێی غێری خوا بەگژی بەخواوە ببەسرێتەوە پێ وای لێکات کە ارتباتی لەگەڵ خالقی ئامریا بە سوورەتێک وا دەربێت کە تەواوی فەزای دەرونی پرسە و جێ بۆ غەیری ئەوە هەرگیز نەبێت لە شوێنەوە کە بەیانی ئەو دەستورانەوە تاوا بە ئیبراهیم علیه الصلاة والسلام دا و دیاری کرد کە مەراسمی حەج چۆن ئەنجام ئەدرێت بە ڕووکردنە ئەو وڵاتە و گەیشتنە مینا و یاری خواکردن و ناوی خوابدن بەسەر ئەو مەڕوو ماڵاتەوە کە سەر ئەبرێن و دوای ئەوە ئەمان نێنێتەوە بۆ زمانی حاڵ و ئەفەرمێ ذلك ئەوە ئاوها بوو ئەمەیە باسی ئەو ماڵە و هەدەف لە بناوی ئەو ماڵە و ئەوەی کابێ بەندەگان لە ئێرتباط لەو ماڵە ئەنجام بدەن خوان وا ئەبێ رعایەتیان بکرێت کەسێک وا ئەوانە بە گەورە حەسێ بەکات و مەوزعێک ئەلێ لە بەرابەریانەوە کە مەوزعی کەسێک لە بەرابەرشتی گەورە و عەظیمەوە ئاوە باشە بۆی لە لای خاوەنەکەی و ئەوە باشترە بۆی لە لای خاوەنەکەی تا هەر شتێکی تر دیارە وەختێ خوا فەرمێ ئەو شتە باشە یا باشترە ئاخر ئەو ماڵە بۆ ئەوە دروست کرا کە تەوەجوهات لە مەراکز و پایتەختەکانی فەریاد ڕسوو فەرمانڕەواکان منسەرف بێت هەموو وێڵ بکرێن و بخرێنە کەنار و موحدانە و مخلسانە ڕوو بکرێتە پایتەختی خالقی ئامر لەسەر زەویە تەوحید تحققی تەوحید چوون بۆ ئەو ماڵە و بۆ گەڕان بەرەو ئەو ماڵە و بۆ ئەنجامی مەراسمی حەج بوویەتی مەحدودیەتێک دیارە پەیا ئەبێ بۆ کەسێک کە ئەچێت دیون لە پایتەختی فەرمانڕەوایی خالقی ئامریەکە ئەبێ مەحدودیەتێکی بۆ پەیا بێت لەو دەورانە جا لێرەوە بەیانە باسە هەر مەحدودیەتێک ببێت